ونفسي الخاطئة بتقوى الله وطاعته اتقوا الله عباد الله فإن الله سبحانه وتعالى أمرنا بالتقوى وأن نكون مع المتقين والصادقين قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته التائب من الذنب کمن لا ذنب له ئەو کەما قال عليه الصلاة والسلام سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانە ئامادەبووان خی پەروەردگار تاعات و عیبادەتی ئەم ماڵی ئەم مانگەی هەموو لایەکمانی قبول کردبێ و گوناه و تاوانەکانی سڕی بینەوە و دامەزراومان بکات لەسەر بەرنامە و شەریعەتەکەی بەڕێزان ئەمڕۆ باسی قانونی تۆبەکردن و ئیستیقامەت دەکەین قورآن هەموو شتێکی بە میزانە و بە ترازووە سەر ناکا ئەوەی تەوبەکە مەرجی هەیە ئەوەی داوا ئیسیقامەت ئەک مەرجی هەیە ئەو کۆسپ و تەگەرانە چین کە وا ئەکەن لە ئینسان تەوبە نەکا و لەسەر تەوبە دامەزراو نەبێ ئەوەی عینوانی وتارەکەیە دامەزراوی لەسەر شەرعی خوا پلەیەکی گەورە و بەرزە لە پلەکانی دینداری خوا مەلایکە ئەنێرێ بۆ لای پێی ئەڵێ مژدەت لێبێ نەترسی و خەفەتیش نەخۆی مژدەی باشتیشی لێبێ کە خوا لە قورآە و پێغەمەری خوا وعدیان داویتە تێ تەوبەکردن ئینقلابێکە ئینسان بەسەر خۆیان ئەیکا حەمامێکە ئینسان چڵک و چەپەڵی زایر و باتین لە خۆی دەکاتەوە. خوای پەروەردگار لەگەڵ ئەوەشدا دەرگای تەوبەی خستووەتە سەر پشت بۆ ئەو کەسانەی کە لە ڕێگا لا دەدەن و شوێن هەنگاوەکانی شەیتان دەکەون بۆی بگەڕێنەوە و مژدەی داوە بە قبوڵکردنی تەوبەی تەوبەکارانیش. بەڵام زۆر کەس ڕاڕا و دوودڵ دەمێننەوە، دەیانەوێت تەوبە بکەن نایکەن، دەیانەوێت ئیستیقامەتیان هەبێ دەرەقەت نایەن، بەهۆی چەند گومان و بۆچوونێکی هەڵە و دوور لە شەریعەتەوە ناتوانێتەوە بێ ڕاستی و تەواو بکە هەندێک کۆست و تەگەرەش هەن وا دەکەن لەو مرۆڤانە نەتوانن دامەزراو بن لەسەر تەوبەیەکە ئەیکەن بۆیە حەزم کرد لە ئەم وتارە و لە چەند وتاری داهاتوە ئەگەر ماین و نەمردین لەسەر گرنگی ئەم مەوزوعە بڕۆین چونکە بەڕێزان لەوانەیە چوار پێنج کەس تەلەفۆنیان بۆ کردبووم پێش ڕەمەزان هەفتەیە بەر لە ڕەمەزان ئەڵێ مامۆستا من ئەمەوێ ئەم ڕەمەزانە نوێش بکەم و ڕۆژوو بگرم واز لە عەرەق بێنم بەڵام دوای جەژن دەست پێکەمەوە. ئەوە قسەی خۆیەتی قسەی من نییە. بەڕێزێک ئەڵێ لە ڕەمەزانە تەوبە ئەکەم وازێنم لە خواردنەوەی مەشروب بەڵام دوای ڕەمەزان بڕیارە دەم دەست پێ بکەمەوە. بەڕێزێکی تر ئەڵێ مامەسا من لە ڕەمەزانە لە چک دەکەم. بەڵام دوای ڕەمەزان ناتوانم پابەندمم پێوەی بەڕێزێکی تر وتی من لە ڕەمەزانە پابەند دەبم بە نوێژی جمعە و جەماعەت لە مزگەوت بە ڕێک و پێکی بەڵام بەخوا مامۆسا دوای ڕەمەزان بۆم ناکرێ ئەسبابی چییە؟ هۆکاری چییە؟ زۆربەی خەڵک لە ڕەمەزانە زمانیان نەگرن درۆ ناکەن چاویان نەگرن نەزەر ناکەن گوێیان نەگرن خراپ نابیسن ئەی دوای ڕەمەزان خێرە ئەگەڕێنەوە سەر ئەو بەزم و بایە و بەڕەیە ئایا خوا هەر خوای ڕەمەزانە یا خوای دوای ڕەمەزان و پێش ڕەمەزانیشە بۆیە تەوبەی بۆ ناکرێ بۆیە دامەزراو نابێ لەسەر ئەو تەوبەیەی کە ئەیکا خوا ئەرحەم الراحمینە بێ قەزابی یاخوا ڕەحمەتی خوا فراوانە ئەم قسەیە سەبەبێکە بۆ ئەوەی هەندێک کەس تەوبەیان بۆ نەکرێ و کە تەوبەش ئەکەن لەسەر تەوبەکە دامەزراو نەبن و ئیسیقامەتیان نەبێ ئایا ئەم بیانووە بەجێیە یا نابەجێیە؟ بێگومان نابەجێیە. ئەو کەسەی بیەوێ واز لە گوناه بێنێ ئەبێ فراوانی ڕەحمەتی خوا بکاتە دەرگایەک بۆی قۆڵی لێ هەڵکا دوای ئەوەی چاکسازی کرا لەسەر زەویا فەساد و گەندەڵی مەکەن وەدعوه خوفا وطمعا بپاڕێنەوە لە خوا هەم بە ترسەوە هەم بە تەماحەوە یانی لە لایەکەوە ترست هەبێ لە خوا لە عەذابی خوا لە لایەکیشەوە ئومێدت هەبێ بە ڕەحمەتی خوا بە بەهەشتی خوا خوا فەرمێ وە ڕەحمەتی وەسیعەت کل لە شەی ئەفەرمێ ڕەحمەتی من هەموو شتێکی داپۆشیوە ئەوە نەفراوانە ئەرز و ئاسمان و بوونەوەر هەمووی لە ڕەحمەتی خوا جێگەیە بێتەوە فەسەئەکتوبها ئەیدەم بەکێ خوا فەرمی ئەیدەم بە کێ للذین یتقون ئەوانەی ئەهلی تەقوان ئەم ڕەحمەتە زۆرەی خوا شمولی ئەوانەیە کە ئەهلی تەقوان ويؤتون الزكاة زكاة ددن والذين هم بآياتنا يؤمنون ئەوانەی ئیمانیان هەیە بە ئاەتەکانی من خوا ئەفەرمێ ئەو ڕەحمەتە فراوانەی خوا شمولی ئەوانە ئەکا من زۆر زۆر لێ خۆش بووم لە گوناح وە زۆریش بە ڕەحمم ئەمە لایەکی وە ان عذابی هو العذاب الالیم بەڵام لە عینی کاتا عذابیشم زۆر زۆر سەختە لە کوردەواری خۆمانە ئەڵێن خوا غەفور و ڕەحیمە بەڵام شەدید العقابیشە کەواتە نابێ لایەکی بگرین و لایەکی بەرەڵاکەین بۆیە خەڵکی تەوبەی بۆ ناچێتە سەر بۆیە خەڵکی ئیسیقامەتی بۆ ناپارێزرێ تا نیو قەوی ڕێگە ئەڕوا و دوایی وردە وردە کۆڵی لێ ئەدا و سار دەبێتەوە ئەی مسلمان کاتێ ئەزانی ڕەحمەتی خوا فراوانە ئەبێ هەوڵ بدەی شمولی ڕەحمەتی خوا بکەی بەچی بە تەقوا یعنی جێبەجێکردنی بڕیارەکانی دوورکەوتنەوە لە قەدەغە کراوەکانی بە زەکات دان و بەخشین و بە ئیمان هێنان بە ئایات و ئەحکامی خوا تۆ گەر ئەمانەت کرد ڕەحمەتی خوا شمولت دەکا خاڵی دووهەم احتقار الذنوب زۆر کەسەیە بۆیە تەوبەی بۆ ناکرێ بۆیە ئیسیقامەتی نابێ لەسەر ئەو تەوبەی ئەیکا ئەو گوناهانە ئیکا بە بچووکیێزانێ بە چاوێکی بچووک سەیری گوناحەکانی خۆیەکە نەزەرەکە حسێبی بۆ ناکە غەیبەتەکە حسێبی بۆ ناکە درۆەکە حسێبی بۆ ناکە حەرامە خوا وردە وردە تێکەڵ یەکە حسێبی بۆ ناکە دڵی دایک و باو کێشێنێ حسێبی بۆ ناکە ئازاری دراوسێدا حسێبی بۆ ناکە ئەڵێ بابە خەڵک پیاوە کوژێ ئاواڵێ ئەڵێ خەڵک بەرد و دار ئەپەرسێ خوا لێی خۆش نەبێ من چیم کردووە ئەها زۆر مصیبەتە گوناحی خۆت بەکەم بزانی زۆر مصیبەتە پێغەمەری خوا فەرمێ ئیاکم ومحقرات الذنوب دەخیلتان بم گوناهە بچکۆلەکان خۆتانی لێ پارێزن ئەوەی بە بچووکی دەزانی خۆتی لێ پارێزە فإنهن یجتمعن، گوناحە بچکۆلەکان کۆ دەبنەوە، قەترە قەترە دەریا میشەوەت کۆ ئەبنەوە، علی الرجل، بەسەر ئینسان، پیاو بێ یا ژن بێ، حتی یهلکنه، هەتا لەناوی دەبەن، ملی ئەشکێنن، دەینێرن بۆ جەهەنەم. ابن مسعود ئەفەرمێ پێغەمبەری خوا نموونەیەکی بۆ هێناینەوە، ئیشیان تەوزێع کرد بەسەر خۆیانا یەکێ ڕا دارێنێ یەکێ ڕا چیلکەیێنێ یەکێ ڕا تۆزێ پووژەیێنێ دەی ئەم شتە بچکۆلە بچکۆلانە ئەیکەن بە یەک ئاگرێکی گەورەی لێ بێتەوە ئەڵێ گوناحەکانی ئێوەیش با بچکۆلە بن با کەم بن وەکو ئەو دار و پەردە بچکۆلانە وایە دوای ئاگری گەورەی لێ ئەکەوێتەوە خوا پەنامان با حتى جمعوا سوادا فأججوا نارا وانضجوا ما قذفو فیها، ئاگرێکی گەورەی لێ بەرپا ئەبێ. سەلەف، پیاوچاکانی پێشین وتویانە، ئەی ئینسان سەیری ئەو گوناحە مەکە ئەیکەیت. مەڵێ ئەوە چییە ئەوە چییە؟ بزانە بێ ئەمری کێ ئەکەیت. ئەها ئەم دوو شتە سەیری ئەو گوناحە مەکە کە ئەیکەی بڵێ ئەمە بچکۆلەیە یا گەورەیە نا بزانە بێ ئەمری کێ ئەکەی تۆ بێ ئەمری خوا ئەکەی. لە عەلامەتی ئیمان ئەوەیە هەموو گوناهێک بە گەورە بزانی هەوڵ بدەی خۆت بخەیتە دایرەی ڕەحمەتی خوا جەل لە جەلالوه زوو تۆبە بکەی ابن مسعود خوای لێ ڕازی بێ فەرمێ علماء وتویانە لا صغیرة مع الاصرار ولا کبیرة مع الاستغفار یعنی ئینسان ئەگەر گوناهی کرد بە بەردەوامی با بچکۆلە بچکۆلەیش بێ ئەوە پێی ناڵێن گوناهی بچکۆلە و گەورە دەبێ و ئەگەر ئینسان بەردەوام تەوبەی کرد ئەوە گوناهی گەورەیش بچکۆلە ئەبێتەوە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی ان العبد ليتكلم بالكلمه جاری وایە بەندێ لە بەندەکانی خوا قسەیەکە ما يتبين فيها زۆر بە دوایە ناڕوا بزانێ سەری ئەم قسە لە کێوە دەرەچێ يزل بها في نار ئەی خاتە ناو دۆزەخ ابعد مما بین المشرق والمغرب ئەوەنە ئەیخاتە قوڵایی جەهەنم بەقەدەر جیاوازی بینی ڕۆژهەڵات و ڕۆژئاوا دخلت امرأة النار في هرة ژنێک چووە جەهەنەم پشیلەیەکی بەستەوە نە ئاو نانی دایە نە بەرەڵای کرد خۆی شتێ بخوا لەوانەیە مریشکی خواردبێ لەوانەیە کۆتری خواردبێ پاداشتەکەی ئەوە نییە بیبەسیتەوە و بیکوژی لە برسانە لە تینوانە چووە جەهنم بەڕێزان هەر یەکێک لە ئێمە جاری وایە خەڵک فێر بۆ ئەدا بەلای دوکانێکە نۆک و گوڵەبەڕۆژە و چەرەسات ئەفرۆشێ، ئاوایەکی لێ ئەکا، ئاوایەکی لێ ئەکا، پێڵێن ناخونەک. دوو سێ دنگەڵ ئەگرێ و ئەڕوا. ئەچێتە دووکانێکی تر، چکلێتی هەڵەگرێ. ئەچێتە دووکانێکی تر، میوەیە هەڵەگرێ. یعنی ئەمە مەعزەرەتم هەیە لەگەڵ ئەو مانگانەی لە بازاڕا بەرەڵان، فەرقی چییە ئەم زەلامە؟ ئەو عەقڵی نییە ئەلەوەڕێ ئەمیش عەقڵی هەیە بەڵام هەر ئەلەوەڕێ فەرقیان نییە لەبەرەوە بێ ئاگامان لێ بێ ماڵی کەس بۆ کەس حەڵاڵ نییە ئیلا بێ بداتێ چۆن ماڵی خەڵکیە خۆی ئەی ئەی ئەی نەزەرکردن ئەی قسەی قۆڕ و نکتە گێڕاندنەوە ئەی سوکایەتی کردن بە خوا و بە دینی خوا بە مسوڵمان تانە و تەشتەر لە خەڵکی دان بوختان بۆ خەڵکی دروست کردن ئەمانە گوناهی گەورەن بچکۆلە نین ئەمانە ئەمانە گوناهی گەورەن ئاگاتان لە خۆتان بێ چی وا ئەکا خەڵک نەتوانن تەوبە بکەن یەکەم ئەڵێ دایرەی ڕەحمەتی خوا فراوانە کورە خوا لێم خۆشە بێ دووەم ئەڵێ گوناهەکانم بچکۆلن ئەوەنە نین ئەمە وای لێکا مەغروریەکە تەوبە نەکا وای لێکا ئەگەر تەوبەی کرد ئیسیقامەتی نەبێ بگەڕێتەوە سەر گوناهەکان سێم الاغترار بالاعمال الصالحه جاری وایە کابرا بە کردەوەکانی خۆی مەغرورە بێ سەیری چوار کاتە نوێژەکەی ئەکا غەڕا ئەبێ دووشەمە و پێنجشەمە بە ڕۆژوە بێ غەڕا ئەبێ عەمرەیە ئەکا لە خۆی باییە بێ یارمەتی هەژار و هەتیوێدا لە خۆی بایە بێ مناڵێکی بێ باوک فەرشێ خاتە مزگەوت یا مەسەرەن ئیشێکەکە فوەکاتە خۆی ئەڵێ تر من خی گەورە چۆن لێم خۆش نابێ ئەلێختیرار لە خۆبایی بوون بەکردەوە چاکەکانی شەیتان پێی ئەڵێ بابە تۆ لەوا نەماوی ئەوەی تۆ کردوتە کێیکە بەڵای نوێژیش نەکەی خوا لێو خۆشە بێ وای پێ ئەڵێ ئەوە نی ئەڵێن فلانە کەس گەیشتوتە حەدی یەقین عیباتی لەسەر نەماوە فلان ئەولیا عیبادەتی لەسەر نەماوە خوا بە پێغەمەرە فەرمێ وەعبود ڕبەکە حتا یەتیەکە الیەقین ئەی پێغەمبەر هەتا ئەمری عیبادەتی خوا بکە نوێژ بکە ڕۆژوو بگرە شەو نوێژ کە ذکر بکە ئەی خێرە ئەم ئەفەنیە عیبادەت و تەعادی لەسەر نەماوە وەڵاهینەکە ئێمە لە مەکە و مەدینە تەراویحەکە جمعە لە مەکە و مەدینەیەکە درۆی شاخدار لە مەکە و مەدینەی چیەیکە ئەو ماڵی لێرەیە خوا نووسیوەتی لە مزگەوتەکەی گەڕەکی خۆیان نوێش بکە کە ئەگەڕێنەوە بۆ لای خوا خاتو عایشەی دایکمان فەرمووی ئەی پێغەمەری خوا ئایا ئەمە ئەو کەسانن کە عرەق دەخۆنەوە و دزی دەکەن فەرمی نا ئەی کچی صدیق نەوەڵا ئەمە ئەوان نا کەوا ڕۆژوو دەگرن و نوێژ دەکەن و سەدەقە دەکەن و ئەترسن خوا لێیان وەرنەگرێ بۆیە بەردەوام دەسی خەیریان هەیە و بەردەوامن لەسەر تۆبە کردن فضالەی کوڕی عوبەید خوای لێ ڕازی بێ فەرمێ لأن أكون أعلم من الله قد تقبل مني مثقال حبة خردل ئەڵێ ئەگەر بزانم خوا بە قەو تۆوی خەردەلەیەکی کردەوە لێ قبول کردووم بەس بەقەو تۆوی خەرتەلەیەک احب الی من الدنیا وما فیها لەلام خۆشترە دنیا و ئەوەی تایەتی هەمووی هی من بێ وتیان بۆ فەرمووی چونکە خوا فەرمێ ئینەما یتەقبل الله من المتقین ئەگەر ئەوەنەی تۆی خەرتەلەیەکی لێ قبول کردم معناوە من سیفەتی تەقوام تێ متقیم بۆیە لە هەموو دنیا پێم خۆشترە و بەلامەوە گەورەتر و زۆرترە با لێرە بوەسین ئەوە سێ خاڵیان لەوە زیاتر نەڕۆم درێژە نەدەم بە وتارەکەم بەڕێزان ئەوە ڕەمەزان 26 ڕۆژ و شەوی تەواو بوو زۆر کەسی دەوڵەمەن کەبابخانە و مەطعەم و باڕیان کردەوە لەم ڕەمەزانە چایخانەیان کردەوە لەم ڕەمەزانە بە دیارچاوی خەڵکەوە نانیان خوارد و سەیران و سیاحەتیان کرد ئەمی تریشی قۆڕەی سکی هاودەمی وشک و ڕەنگ زەرد بەڵام بۆ هەردووکیان هەر تەواو بوو ئەو چیەڵێ بەخوا وا بێ ئەمری خوای کرد وا سنووری خوای بەزان ئەبێ ئاگامان لە خۆمان بێ بەڕێزان باسی زەکات و سەرفدرە و فیدێم بۆ کردن ئێستا بە ئێوە دەڵێم زەکاتی ماڵ واجبە لەسەر مسلمانی باڵغ و عاقڵ بیدا چونکە زۆربەی خەڵک لە ڕەمەزانە بۆیە پاشکۆی وتارەکەم کرد بەمە زۆربەی خەڵک لە ڕەمەزانە زەکات دەردەکەن زەکات دەرئەکرێ لە ماڵ پارە ئاڵتونی کە هینی ژن دەبێت جارێ با بڵێین و هەروەها دەغڵ و دان، مەڕ و ماڵات و ڕەشەوڵاخ و ئەوانە، ماڵی توجارەت و بازرگانی، ئەمانە سەد دوو نیوی تیایە یعنی لە چل یەک لە هەشتا دوو لە سەد دوو نیو ئەبێ لێی دەرکەی پارەت هەیە دۆلارت هەیە دینارت هەیە چیت هەیە ئەبێ لە پارە و ئاڵتون و زێڕەکەت ئەوەنە دەرکەی زۆر کەس دەڵێ مامۆسا من پارە مەیە دەوری دە ملیۆن مەیە بەڵام ئەوە دەوری سێ چوار مانگە حەو ملیۆنیم دەستکەوتووە وازانێ زەکاتی ناکەوێت عەزیزەکە مادەم پار ڕەمەزان بنمایەی ماڵەکەت گەیشتە ئاستی زەکات نیساب سێ ملیۆنت هەبوو چوار ملیۆنت هەبوو ئەگەر بێ بە سەد ملیۆن دوێنێ هێشتا ئەمساڵ زەکاتی نابێ ئەبێ زەکاتی هەموو سەد ملیۆنەکە بدەی پارەی خەوت و زەکاتێ بڵێ ئەی پارەی بە خەبەر پارەی بە خەبەری ژەر ئەوەی لە بازرگانیایە ئەوەی لە گیرفانتایە ئەوەی لە دوکانە هەمووی زەکاتی یەکەوێ ئەوەی هی تۆیە ئەوەی تۆ خاوەنیتی هەمووی زەکاتی یەکەوێ سەرفترە و فیدە سەرفترە لەسەر هەموو کەسێ ڕۆژووی گرتبێ نەیگرتبێ مناڵ بێ بچکۆلە بێ پیر بێ لەسەر هەموو مسلمانێک واجبە بەڵام فیدیە لەسەر کەسێکە نەخۆش بێ یا پیر بێ نەیتوانێ ڕۆژوو بگرێ و نەتوانێ دوایی بیگرێتەوە ئەوە فیدیەی لەسرە بڕەکەی چەندە دایان ناوە بە پارە 2500 دینار بۆ سەرفترە بۆ نەفرێ 2500 دینار بۆ فیدیەی ڕۆژێک سی ڕۆژی ڕەمەزان زەربی 2500 دینارەکە بۆ مانگەکە بە گەنم یا بە برنج دوو کیلۆ و نیو بۆ ڕۆژێک و دوو کیلۆ و نیو بۆ سەرفترە عەفوەن دوو کیلۆ و نیو بۆ سەرفترەی ئینسانێک ئەوە بە قووت بۆ فیدیەکە زانایان دایان ناوە نزیکەی 25 کیلۆ کەمتر یا زیاتر ئەگەر کەسێک بیدا لە فیدیەی مانگەکە لەو خواردنەی خۆی ئەیخوا نەجاتی ئەبێ بە کێ بدرێ بە خەڵکی فەقیر و محتاج و مستحق کوڕەکەم کچەکەم براکەم ژنەکەم، خاڵۆکەم، دایکەکەم، ئەیخولێننەوە بە دەوری خۆیانا، ئەیخولێننەوە بە دەوری خۆیانا. من بە بەڕێزتان ئەڵێم، زەکاتی باوک و دایک بۆ مناڵی خۆیان نابێ، ی مناڵ بۆ باوک و دایک نابێ. ئەوە ڕای زۆرینەی زانایانە. ڕای تر هەیە، بەس من ئەو ڕای زۆرینەیە حسێب ئەکەم. لەبەرئەوە با زەکاتەکانتان لە کۆڵ بکەوێ بیدەن بە خەڵکی فەقیر ئینجا زۆربەی خەڵک ئەڵێ مامۆسا ئەو ژنە هاتی و بارە یعنی مناڵی بێ باوکی بەسەرەوەیە ئەبێ بزانی ئەم ژنە فەقیرە ئەم مناڵانە پارەیان نییە چوار ملیۆنیان نییە هەر لە بەرەی باوکیان مردووە مناڵی وایە باوکی مردووە دە دەفتەری هەیە کۆمپانیای هەیە بێوەژنی وا هەیە دەوڵەمەنە پێی ناشێ لەبەرەوەی بێوەژنەیە لەبەرەوەی مناڵی بێ باوکی بەسەرەوەی نا ئەوە مەرج نییە ئەبێ فەقیر بێ ئەبێ قەرزار بێ ئەبێ محتاج بێ ئینجا بیدەیتێ کەی بدرێ سەر فترە لە ئیمڕۆوە ئیتر باشە لە شەوی جەژنا واجبە بێ فەرزە بێ بەڵام ئێمەمانان لەبەرەوەی زۆر شتەکە بە گرنگ ناگرین دەیان کەسی بۆیەنم ئەڵێ مادەم شەوی جەژن واجبە بێ شەوی جەژن نەیدەم بەیانی جەژن نوێژەکەین دەزم مۆچەکەین ئەڵێ ماوەسا وەڵایی لەبیرم چۆ سەر فترەکەم بدەم لەبەرئەوە ئێوە تەقلیدی ئەم عالمانە بکەن ئەڵێن دروستە لە ئێستا پێش چەند ڕۆژێک پێش جەژن سەرفترەکەو بدەیت ئیتر بیدەن مەوەستن چونکە سەرفترە کەم و کورتی ڕۆژەکەت پاکەکاتەوە و هەژارانیش تێرەکە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ عاقیبەتمان خێر بکا ئیسلاحی حاڵمان بکا موفق و سەرکەوتومان بکە خوایە داوات لە یەکەم لێمان خۆش ببە خوایە لە ڕەمەزانە عفومان بکە خوایە لە مردوەکانمان خۆش بە خوایە نەخۆشەکان شیفا بدە خوایە هەموو نەخۆشەکان شیفا بدە خوایە هەموو نەخۆشەکان شیفا بدە خوایە عاقبەتمان خێر بکە قوتابیەکانمان ناجح و سەرکەوتوکە ئیمتحانیان بۆ ئاسان کە